کە نوێژە بەو ئومێدەی بتوانین گرنگی زیاتر بە نوێژەکانمان بدەین چونکە ئەگەر نوێژەکەمان نەما هیچمان نامێنێ زۆر جار وتومە لە بەهاردا سەیران و لە هاوی نائیشکردن کاریگەریان هەیە لەسەر چۆڵ دەرکەوتنی مزگەوتەکان وەک دەبینن وا مووچە ڕوو لە چاکبوونە و ڕوومەتی مووچەخۆران خەریکە سوورایی تێدەکەوێتەوە وەکو وعدم دا سپاسێک سپاسی خوا دەکەین لەسەر ئەوەی کە هەندێ لە داواکاری جەماوەر بە ئەنجام گەیشت و هەروەها سپاسێکی پاشەکەوتیش ئاراستەی حکوومەتی هەرێمەکەم چونکە هێشتا تۆزێکی ماوە بۆیە سپاسی کامل هێشتا وەختی نەهاتووە لەسەر ئەو هەنگاوەی کە هەڵیان گرت بۆ چاککردنی موچەی هەندێک لە موچە خۆران ئومێ دەکەم باقی هەنگاو و داواکاریەکانی تریش بێن نەدی لەم فەصلی بەهار و لەم فەسڵی خوێنجمان و لەم فەسڵی هەڵبژاردن و وەزعی کەوا لە بەرامبەر عێراق و دەسەڵاتی عێراقە گەلی کورد زۆر شپرزەیە بۆیە پێویست بەوەکە گەلی کورد بە هەموو چین و توێژەکانیەوە خۆمان یەک بخەین یەکڕیز و یەکهەڵوێست بۆ سەندنی مافەکان لە حکوومەتی فیدراڵی عێراق بەڕاستی ئەوە لێبڕانی ئەوێ بەڕێزان نوێژ پایەیەکی گەورەی هەیە لە ئیسلامە مەکانەیەکی گەورەی هەیە بۆیە داواتان لەکەم شکری نیعممەتەکانی خوا بە نوێژەکانتان پێش هەموو شتێکی تر بکەن یعملو ئالە داودە شکڕا شکر بە عمل بکەن بەدەم مەڵێ خوا شکر بەڵام سرت لە گوناحا بێ لەبیرمان نەچێتەوە جارێکی تر دەخیلتان بم نەمان باتەوە سەر بەزم و بایە و بەڕەکەی پێش 2014 لە ماڵ نان نەخۆن و زوو زوو ناوماڵ بگۆڕن و مۆبایل و سیارە و تەلەفزیۆن و قات و پێڵاو وریابن شکری خوا لەسەر نیعمەتەکانی بکەن خوازیاییەکە لە ئین شەکەرتم کاتی بانگ گوێ هەڵەخەین بانگ درا مەعنای وایە ئەم گەڕەکە ئەم گوندە ئەم شارە مسلمانن بۆیە بانیان تێ درێ ئەگەر زەنگ لێ درا مەعنای وایە مەسیحین نەسرانین ئەگەر ناقوس و بووک لێ درا مەعنای وایە جوولەکەن هەر ئاین و ئاینزایەک شیعاری خۆی هەیە شیعاری ئێمە بۆ نوێژ ئەڵڵاه ئەکبەر ئەڵڵاه ئەکبەر بانک و هەروەها ئەگەر هات و بازار و دوکانەکانمان لە کاتێکا بانگ ئەدرێ چۆڵی پێوە دەرکەوت معنای وایە بازاڕیانی ئێمە پابەندن بەو نوێژەی کە خوا داوای کردووە لەبیرتانە جمعی پێشوو باسی ئیسرا و میعراجم بۆ کردن و پێشم وتن نوێژ لە حزوری خوادا لە سدرەت المنتها فەرز کراوە لەسەر پێغەمبەر و ئومەتی پێغەمبەر ئەبێ زۆر گەورە سەیری بکەین ئەبێ حەقی خۆی بدەینێ ئەبێ نەیفەوتێنین بەڕێزان نوێژی پێنج فەرزە بە نیسبەت مسلمانەوە ئەمری خوایە و خاترانە هەڵناگرێ بۆیە دەبێ مسلمانی باڵغی عاقڵ بەبێ دوو دڵی ئەنجامیان بدات بە شەوقەوە چۆنە ڕۆی بۆ شای و سەیران خۆت ئامادە ئەکەی دەبێ ئاواش خۆت ئامادە بکەی بۆ نوێژی جمعە و جەماعەت و بەرەو مزگەوچون چونکە تۆ دەبیتە میوانی خوا مزگەوتەکان ماڵی خوان نوێژخوێنان میوانی خوان حەقی خاوەن ماڵە ڕێزی میوانەکانی بگرێ ئەگەر میوانیش ڕچاوی ئەدەبی میواندارێتی خۆی بکە ئاداب و مەرجەکان و سنەتەکانی نوێژ و نوێژکردن نوێژ خوێن جێبەجێ بکەن تا خوا لێتان قبول بکە فەرمون ئێوە و چەند ئاەت و فەرمودەیەک لەسەر نوێژ و گەورەی و گرنگی نوێژ ئیسلام نوێژ زۆر بە گەورە دەزانێ پلەی نوێژی زۆر بەرز کردووەتەوە لە دوای ئەشهد ئەن لا ئیلاهە ئیلا الله و ئەشهد ئەن محەممەد ڕسول الله کە پایەی یەکەمە لە پێنج پایەکانی ئیسلام سەرەی نوێژ دێ زەکات و حەج و ڕۆژوو جیهاد و خێرکردن و مزگەوت دروستکردن و ئەمرەکردن و ئەوانە هەموو وال لە دوای نوێژەوە هەموو شتێک لە ئیسلاما ڕوخسەتی هەیە ڕۆژوو نەخۆشی ئەتوانی نەیگری فیدیەکەی بدەی سەفەریت ئەتوانی نەیگری دوایی هاتیتەوە بیگریتەوە پارەت نییە زەکاتت لەسەر نییە توانات نییە حەجت لەسەر نییە بەڵام نوێش نەکردنی نییە بە هیچ جۆرێک هەتا ئینسان گیانی تیابێ و عەقڵی تیابێ نوێژ واجبە لەسەری ئەگەر جەستەیەک بێ لەسەر قەرەوێڵە مادەم عەقڵی ئیشەکە مادەم زمانی ئیشەکە ئەبێ نوێش بکە نوێژی هەر کەسێکیش تایبەتمەندی خۆی هەیە نوێژی عادەتی بە پێوە ئەکرێ ڕوو بە قیبلە بە دەستنوێش بە جلوبەرگی پاک بە ئامادەگی بە هەست و خشوعەوە بۆ خواکرێ نوێژی نەخۆش جیاوازە نوێژی بریندار جیاوازە دەستنوێژی جیاوازە دانیشتن و وەستانی جیاوازە خی گەورە و پەروەردگار بۆ هەموو حاڵێ دیاری کردووە ابن عمر خوایان لێ ڕازی بێ ئەفەرمێ پێغەمەر فەرمووی بنی الاسلام على خمس ئیسلام لەسەر پێنج پایە ڕاوەستاوە دروست کراوە شهادة أن لا إله إلا الله شایەتمان پێمان دەڵێ موسڵمان نوێژ یەکێکە لە پێنج پایەی دینەکەت ئاگات لێبێ خانوو ئەتوانی ناوکێشەکانی دەربێنی بەس ناکرێت دەستکاری پایەکانی بکەین ناکرێت لە حەدیسێکی ترا عەبدوڵای کوڕی قڕت بۆمان دەگێڕێتەوە پێغەمەری خوا فەرموویەتی ئەوەل ما یحاسب به العبد یوم القیامە الصلاة ڕەفز بوو فسد سائر عمله باقی کردەوەکانت ڕەفز دەکرێن ئیمامی تەبەرانی لە ئەوسەتا ڕیوایەتی کردووە و شێخ ئەلبانی بە صحیحی داناوە ئەو فەرمودەیە نوێش حدێکی جیاوازیە لە بینی کافر و مسلمانە لە بینی مشریک و مسلمانە یعنی کەسێک کە ئەگەر بێدین بێ لە حاڵەتی جەنگا بێ لەگەڵ توا دژمنت بێ ئەگەر هات و شایەتمانی هێنا و نوێژی کرد ئیتر تۆ بۆت نییە شەڕی لەگەڵا بکەی ئەوی شەر لەگەڵ توا ناکە ئەو کاتە فەئین تابوو تۆبەی کرد و ئەقام و سەلات نوێژیان کرد و ئات و زەکات زەکاتیاندا فەئیخوانکم فی الدین ئەبێتە برات جیاوازی تۆ ئەو نامێنێ جابیر خوای لێ ڕازی بێ فەرمێ پێغەمبەر گیان فەرمی صلی الله علیه وسلم بین الرجل و بین الشرك والكفر ترك الصلاة لە نێوان کەسێک و لە نێوان هاوبەش بۆ خوادانان و کافریە تەرکردنی نوێژە خوا پەنامان با بۆیە زۆربەی علەما پێیان وایە ئەو کەسەی کەوا نوێژ نەکا لە دین دەرەچێ و پێی کافرە بێ خوا پەنامان بایە خوا هەندێک لە علەمایانی مەزەبی شافعی و مەزاهیبی تر بەڵگایان نەواڵێن ئەگەر لە تەمەڵیانەی کرد فاسقە و ئەمانە بەس هەمویان لەسەرەوەن ئەگەر داوای لێکرا و هەر نەیکرد زۆر حاڵی خەتەرە بە تایبەتی ئیمامی ئەحمد ئەڵێ بیانوی نییە السلام علینا و علی عباد الله الصالحین ئێستا وتت السلام علیکم و رحمت الله السلام علیکم و رحمت الله چ عجب لە دەرگای مزگەوت چویتە دەرەوە بتانی جنێو بە خەڵکی بی ماڵی خەڵکی بخۆی سوکایەتی بە خەڵکی بکەی معامرە لە خەڵکی بکەی بینی خەڵکی تێک بی چۆن ئەتوانی چۆن ئەتوانی سەیری شەرەفی خەڵکی بکەی نوێژەکەت ئەبێ نێڵێ وەکو ڕۆژوو ئەڵێ ئینی سایم نوێژەکەیش لەوێ بەرگریت لێ بکە لە هەموو کارێکی نەشیاو و نەخوازراو و ناشیرین ئەگی نابێ بە خۆتا بچیتەوە بزانی بۆ نوێژەکەیت و فڵان گوناحەکەیت اقیم الصلات نوێژکە تەڕەفەی نەهار بەیانیان و ئێواران شەو چونکە چاکەکان خراپەکان ڕائەماون کە گوناحت کرد شەیتان فێڵی لێ نەکا بڵێ ئەرێ وەڵام من تەواوی تر خوا لێم خۆش نابێ نا یەکسەر دەست نوێژ بگرە تەوبە بکە دوورکات نوێژ بۆ خوا بکە بۆی بە ئیزنی خوا بیسڕێتەوە ئەبوو هورەیرە خوای لێ ڕازی بێ فەرمی پێغەمەریان فەرمی ئاڕائیتم پێم بڵێن خەبەرم بێنێ لەو ئەنە نەهرن بیبابی ئەحەدیکم ئەگەر جۆگەیەک بە بەرماڵی ئێوا بڕە ڕووبارێک بە بەرماڵ یەکێک لە ئێوا بڕە يغتسل منه كل يوم خمس مرات ڕۆژی پێنج جار خۆتی لێ بشۆری خاڵێکی تر لە چاکی و فەزلی نوێژ مسلمان بە نوێژ و زەکات و سیام ئەگاتە مەقامی صدیقین و شوهەدا ئەبوو هورەیرە خوای لێ ڕازی بێ فەرمێ دوو پیاو هەبوون لە قوضاعە تایفەیەکە بە یەکەوە مسلمان بوون لە خزمەت پێغەمەری خوا یەکیان شەهید بوو یەکیان یەک ساڵ دوای ئەو مرد ساڵێک دوای ئەو مرد تەلحای کوڕی عوبەیدوڵا فەرمێ بینیم لە بەهەشتا ئەوەی درەنگ مردبوو شەهیدەکە نا پێشی ئەو چووە بەهەشت ئەوەی ساڵێک دوای ئەو مرد پێشی ئەو شەهیدەکە چووە بەهەشت منیش تعجبم کرد کە خەبەرم بوویەوە هاتم بۆ پێغەمەری خوام گێڕایەوە صلی الله علیه وسلم گوتم پێغەمەری خوا چۆن کابرایەک پێشی شەهید دەکەوێ بۆ بەهەشت پێغەمەری خوا فەرمووی ئەگەر هاتوو بە مەشغەڵەتێک بە ئیشێک کابرایەک دەستی واوە دەستی نەخۆشێک و کابرایەک خەوی لێکەوتووە کابرایەک وا لە ناو جەنجاڵ و ئیشێکە تاکەی بۆی هەیە ئەو نوێژە مەجای هەیە نوێژی نیوەڕۆ تا بانگی عەسرەدا ئەبێ بانگ نەدا بیکەین ئەوە پێڵێن ئەوقاتها بەڵام وەقتی ئەفزەلی کاتی بانگ و جەماعەتەکەیە نوێژی عەسر لە عەسرەوە بانگی دا ئەمێنێ هەتا بانگی مەغریب بەس بانگی مەغریبی دا نامێنێ کەی باشە بیکەی کاتی عەسر بیکەی دوای نەخەی مەغریب هەروەها عیشا هەروەها بەیانی هەروەها پرسیاریان کرد لە پێغەمەری خوا صلی الله علیه وسلم قوربان ئەی الاعمال احب الى الله خوا چ کردەوەیەکی زۆر پێخۆشە قال الصلاة على وقتها فەرمی نوێش لە کاتی خۆیان خوا لە هەموو کردەوەیەک زیاتر پێی خۆشە ئیمان بی بخاری و ئیمان مسلیم گێڕاوێنێتەوە لە خەوێک کە پێغەمەری خوا بینیوێتی ئەمە هەڕەشەیەکە لەو کەسانی کەوا نوێژیانە فەوتێ و گوێ بە نوێژ و بە قورآن نادەن پێغەمەری خوا حەدیثێکی هەیە درێژە حەدیثەکە خەوی بینیوە ئەڵێ ئەمشەو دوو کەس هاتن بۆ لام و منیان برد وتیان پێشمان کەوە پێشان کەوتم وتیان پێشمانکەوە ڕۆشتین گەیشتین بە پیاوێک پاڵکەوت بوو پاڵکەوت بوو پیاوێکی تریش بەسەر سەریەوە سابوو بە بەردێکەوە ئەی کێشا بە سەری ئەو پیاوەی پاڵکەوت و ئەیا بە تەپری سەریا سەری شەق دەبوو ئینجا بەردەکە تلە بوویەوە و ئەڕۆی بەردەکە ئەڕۆشت ئەڕۆشت ئەڕۆشت کابرای ساحێب بەرد بە شوێنی بەردەکە ئەڕوی تا ئەو بەردەکە هێنا و سەری کابراوەکو خۆی دیاتەوە چاکە بوویەوە هەمی ترەی کێشاوە بە سەریا ئەڵێ پێغەمەری خوا فەرمی وتم ئەرێ من شتی عجیبم بینی ئەوە چی بوو وتیان ئەوە ئەو پیاوە کەوا سەریان بەو بەردە پانە کردەوە کەسێکە کەوا قورئان دەزانێ و فێری قورئان دەبێ و دوایی وازی لێ ئەهێنێ ئەوە کەسێکە کەوا لە نوێژە فەرزەکان دەخەوێ نایان کا پشتگوێیان دەخا خوا پەنامان بایە خوا ئەم نوێژە ئەبێ لە ماڵەکانی خوا ئەنجام بدرێ مەگەر بیانوت هەبێ ئەگی نابێ نوێژ لە مزگەوت بە جەماعەت بکەیت بیانوی شەرعی بیانوی درۆینە نا بیانوی سیاسیانە نا بیانوی بازار نا ئەڵێ بە ئیش بڵێ نوێژم هەیە بە نوێژەکەت مەڵێ ئیشم هەیە دەستی لێڵگرە خی گەورە پەروەردگاریش مەدەدی خۆی ئەنێرێ بۆی ئاگاتان لێبێ مەڵێ بە ئەمەش بکەم بە ئەم سیارەیش تاکەم بە ئەم تەجیلەیش تاکەم بە ئەم لاپەڕەیش بکەن من نا داینێ بڕۆ نوێژەکەت بخوا تەعویزت بۆ کاتەوە نوێژ لە جەبهەی جەنگا ئەبێ بکرێ و بە جەماعەتیش بکرێ ئاەتی قورآانە ڕیزێکیان چەکەکانیان بەدەستیانەوە بێ ڕوو بە دوژمن ڕیزێکیشان لە پشتی تۆوە بوەستن یعنی هەردوو ڕیزەکە لە پشتی پێغەمبەرن لە پشتی پێغەمبەرەوە بە پێو ئەلحەم دەخوێنن بەڵام کە تۆ چوی بە ڕکوعە با ڕیزێکیان بوەستن حەرەسن کە هەڵسایتەوە با ئەو ڕیزەی دواوەش ڕکوع بەرن یعنی دیقەت بە لە نوێژە لە جەنگ جەبای جەنگا نابێ نوێژ فەوتێ جەماعەت فەوتێ ئەی تۆ لە پاڵ مزگەوت تابی و نوێژ نەکەی ئەی تۆ دانیشی بەدار ئیخبار و تەلەفزیۆنەوە نوێژەکە و بڕوا ناوی ئەنێکی ئەی مسلمان ئەی بەڕێز و ئەی خۆشەویستم حدیثێکی درمانەیە پێغەمەری خوا فەرمێ قورسترین نوێژ لای ئینسانی منافق و دووڕوو نوێژ عیشا و بەیانە ئەزان بۆچی چونکە کەم ئینسانی تیا دەرەکەوێ خەڵکی ئازایە بۆ نوێژی ئیشا و بەیانی منافقیش بۆیە چێ بۆ مزگە و خەڵک بیبینێ لەبەرەوە زۆر قورسە لە لای ئەگەر بڕا بۆ مزگە و لەبەرەوە ئەو سیفەتە دوور خەنەوە لە خۆتان بۆ نوێژ ئیشا و بەیانی زۆر بەگوڕ بن بۆی ئەو سیفەتە ڕوومان تێ نەکا خوا پەنامان بایە خوا ئیمامی بوخاری و مسلیم گێڕاوێنەتەوە یەکێک لەو حەوتاقمەی لە ژێر سێبەری عەرشی خوان لە ڕۆژی حەشرا ورجل قلبه معلق في المساجد بالمساجد کەسێکە دڵی لە مزگەوت بێ دڵی لە مزگەوت بێ یعنی چی یعنی خواخوای بێ بان با و بڕا بۆ مزگەوت بۆ جەماعەتەکەی ئەوە لە ڕۆژی قیامەتە لە ژێر سێبەری خوایە ئەمانە و چەندان شتی تر دەربارەی نوێژ کە پێویست دەکا ئێمە گرنگی بەم ڕکنە گەورەی ئیسلام بدەین نەیفەوتێنین سستی تیا نەکەین نە لەبەر میوان نە لەبەر ئیش نە لەبەر بازرگانی و توجارت لەبەر هیچ نوێژەکانمان نەفەوتێنین هەر کەسێ بیان پارێزێ خوای پارێزێ هەر کەسێ بیان فەوتێنێ خوای فەوتێنێ خوای یارمەتیمان با و تەوفیقمان با بۆ ئەوەی کەوا نوێژەکانمان لە کاتی خۆیان بەڕێک و پێکی بکەین یەک ملاحەزەی بچووکم هەیە دەربارەی ئەم حەملەی هەڵبژاردن و شتە زۆر ئێشی پێگەیاندوم بۆیە من لێرەوە لەم مزگەوتەوە لەم منبەرەوە کە ئێستش ڕاستەوخۆ بە ئەتەرنێت و تارەکەم بەڕوا بۆ دنیا داواکەم لەگەلی کوردی مسلمان لە تەواوی گەلی عێراق داوا ئەکەم پابەند بین بە هەندێ یاسا و ئادابی گشتیەوە کە خوای گەورە و پەروەردگار قبوڵی نییە و ئیسلام و عەقڵ قبوڵی نییە و یاساش ڕێگە نادا دروستە تۆ باسی پیاوەتی خۆ بکەیت بەس دروست نییە باسی ناپیاوی من بکەیت دروستە تۆ باسی تەماتە و برنج و مەڕ و ماڵاتەکەی خۆ بکەی بەس دروست نییە دراوسێکە و بشتێنی سوکایەتی پێ بکەی قسەی ناشرین تەشهیر یعنی دابەزین بۆ بۆ خوارەوە بەڕاستی حیفە بە تایبەتی ئەم تەلەفزیۆنانە فەزایین ئەڕوا بۆ ئاسمان ئەڕوا بۆ دنیا بڵاوە بێتەوە تۆ دۆست دەیە دژمنت دەیە با هەندێک ئادا پارێزین با هەندێ ڕێنمایی هەیە پێشێلی نەکەین بەڕاستی نابێت کەس و هیچ لایەنێک سوکایەتی بە هیچ لایەکی تر بکە و هەروەها شەڕەجنێ و ناوزڕاندن لەیس المؤمن بطعان ولا لعان ولا فاحش ولا بذیع کاکە ئەوە ئادابی مسلمانە بە نسبەت ئەوەی شەکەوە پابەند نیە بە دینەوە حکمی دنیایی یاسا ڕێگە نادا تۆ ئازادی دەنگ بە کێ دەی چۆن دەنگ ئەدەی بەڵام ئازاد نیت لەوەی کەوا هەرچی لە ژێر بەڕە و سەر بەڕایە هەمووی هەڵوەشێنی بۆەوەی بە خەیاڵی خۆت دەنگەکانی خۆت زۆر بکەیت ئێمە باجی زۆرمان داوە نوکتەیەکیان بۆ گێڕامەوە ئەیکەمە کۆتایی خوتبەکەم ئەمە بۆەوە نییە من بە پێچەوانەوە بە هەموو یەکێگەڵێم دەنگ بدەن بە تایبەتی لەم انتخاباتە کە انتخاباتی عێراقە بەڕێزان لە 2013 وازانم یەکەم هەڵبژاردنی عێراق کرا سونەکان وازیان لێنا بەشداریان نەکرد وتیان چۆن لە ژێر ڕای ئەمریکا ئێمە انتخاباتەکەینەوە کوفرە و ئەوە وایە وایە هەتا ئێستەش سونە لە عێراقا لە دواوە نیچیان نابێ بە هیچ لەبەرەوە کورد نابێ بکەوێ بەرخەوە بڵێ وەڵا من بەشداریان بژاردن ناکەم لە داخی ئەمانە و لە داخی ئەوانە و لە داخی ئەوانە و نانا بەشداری بکە بەشداری بکە دڕەی بە کێ دەی ئازادی بەس بەشداری بکە چونکە حیسەی کورد بە دەنگدانەکانی ئێمە لە بەغا دیاریە کرێ بەڵام دەربارەی ئەوەی کەوا ئەو لایەنە کۆنەکان و تازەکان و ئەوانە ئەڵێ واتان بووەکەین و واتان بووەکەین بینیم لە فەیسبووکاڵێ ژنێک لە پیاوەکەی پرسی ئەرێ پیاوەکە ئەم وعدی انتخابات و حملە انتخاباتە ئەمە چییە؟ ئەڵێ ژنەکە بەبیریە کە من و تۆ دەستگیران بووین وتی بەڵێ بەبیرمێ وتی بەبیریە هەرچی و بوو تا ئەموو بەسەر چاو ئەوت بم بە بۆ لوبناان ئەموت بەسەر چاو بۆ دکتۆرم بی بۆ تاران و بۆ بەغا ئەموو بەسەر چاو ئەوەم بۆ ئەەکەی ئەوەم بۆ ئەەکەی بۆ نان خواردنم بی بۆ فلانە مەتام ئەموو بەسەر چاو وتی دوای ئەوەی بوون بە بووک و زاوا و ژن و مێرد ئیستا هیچم بۆ کردی وتی نەوەڵا وتی عینی ئەوە وایە وەعدێکە و دەستگیرانەی دا بە دەستگیرانەکەی من ناڵێم هیچ ناکەن هەموو لایەنێک شتێ ئەتوانێ بەڵام بەردی هەڵزگرتن بەردی زل هەڵگرتن نیشانەی نەوەشاندنێتی کاکە قسەیە مەکە عیبدار بی دوایی پێ پێ بفرۆشنەوە بڵێ ئەگەر دەرچوین دەسەڵاتمان بوو کورسی باشمان هێنا توانامان بوو خواگرم بە شاید غەدرتان لێ نەکەم لەبەرئەوە قسەیێ بکەن کەوا کەڵکی هەبێ و توانای هەبێ و جێگەی هەبێ خوا لە گوناهی هەموو لایەکمان خۆش بێ عاقبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا سەرکەوتوو سەرەبەر فەرازمان بکا نەخۆشێکی زۆر داوایان لێ کردووم خەڵکانێک لە عەمەلیاتن خەڵکانێک مناڵیان نییە و داوای مناڵەکەن خەڵکانێک قەرزارن خەڵکانێک گرفتیان هەیە مناڵیان گیراوە خەڵکانێک حەز لە هاوسەرگیریەکەن خەڵکانێک کێشەیەکی گەورەیان هەیە